بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێن بەو هۆکارانەی کە تیژڕەون و نرکە و ناڵەیان لێوە دێت، بەو هۆکارانەی کاتێک کە ئاگر دەکەنەوە و بزیسکە دەدەن، بەو هۆکارانەی کە لە بەرەبەیاندا هێرش دەبەنە سەر ئۆردووی دوژمنان، ئینجا دەبنە هۆی بەرپاکردنی تەپ و تۆز و گەردەلوول، لەو کاتەدا خۆیان دەکەن بەناو جەرگەی دوژمناندا. سوێند بەوانە هەمووی، بەڕاستی ئادەمیزاد لە ئاستی پەروەردگاریدا زۆر ناسوپاس و حەقنەناسە. خۆشی شایەتە لەسەر ئەو حاڵەی خۆی ڕۆژی قیامەت دان بەکەم تەرخەمی خۆی دادەنێت بێگومان ئادەمی زاد لە خۆشەویستی ساماندا زۆر بەتین و هەڵپەیە کە دەستی لێی ژیر بوو ڕەزیل و ڕژد و چرووکە ئایا ئەو جۆرە کەسانە نازانن چی پێش دێت کاتێک لە گۆڕەکان هێنرانە دەرەوە و زیندوو کرانەوە هەرچیش لە سینەکاندا هەیە هەر هەمووی لە کارنامەکاندا بە تۆمارکراوی ئاشکرا کران و خرانە بەردەست بەڕاستی پەروەردگاریان لەو ڕۆژەدا ئاگادار و شارەزایە پێیان بە وردی دەپرسێتەوە.